چیرۆکی هارونە ڕەشید و کوڕە خواناسەکەی شەهرزاد و تێجێڕنەوە کە هارونە ڕەشید کوڕێکی شانزە ساڵانی هەبووە پشتی کردوەتە ئارەزوەکانی دنیا و ڕوو لە خواپەرستی کە چوە گۆڕستان بە مردوانی ئەوت تا لە ژیاندا بوون دنیاتان بە کۆڵدادا بوو کە چینەتان توانی خۆتان بپارێزن لە مردن ئەوەتان لە گۆڕەکانتاندان ئەم جا لە ترسی خوا ئەگریا و ئەپاڕاوە ئەیوت بینینی مردوو خەمم بۆ دێنێ گریانیش بۆیان زۆر ئەم ترسێنێ ڕۆژێکیان خەلیفە لەگەڵ وەزیران و پیاوانی مەملەکەت و ئەفسەران چووە دەرەوە دوای کەمێک ڕۆیشتن کوڕەکەی خەلیفیان لەسەر ڕێدا بینی هەندێکیان لە نێو خۆیان داوتیان بەخوا ئەم کوڕە ئابرووی باوکی بردووە ئەبوو باوکی سەرزەنشتی بکردایە تومەس خەلیفە گوێی لەم قسەیە بێ بۆیە فەرمان ئەدا بیهێن نەبەردەمی کە هێنان پێوت کوڕم بەم بەرگ و کڵاوە خوریەوە ئابرود بردوم کوڕەکەی سەرێکی کرد و هیچی نەوت سەرێکی بڵند کرد باڵندەیەکی بینی بەسەر دیواری کۆشکی خەلیفەوە بانگ کرد ئەی باڵندە بۆ خاتری ئەوەی درستی کردویت وەرە سەردەستم باڵندەکە فری و لەسەر دەستی نیشتەوە ئەمجا پێی وتەوە بڕۆ شوێنی خۆت باڵندەکە دای لە شەقەی باڵەکانی چۆ شوێنی خۆی ئەمجا بە هەمان شێو بە باڵندەکەی وت وەرە لەسەر دەستی خەلیفە بنیشەوە باڵندەکە فەرمانەکەی جێبەجێ نەکرد ئەمجا کوڕەکە بە میری مسلمانانی باوکی وت کەواتە تۆ شوورەی منت لە نێو ئەم خەڵکەدا برد بۆیە لێرەدا بڕیارمدا لێتدا ببڕم تاکو ئەو دنیا نەتبینمەوە دواتر بەرەو شاری بەسرە کۆچی کرد لەوێ کرێکاری و قڕەکاریە کرد ڕۆژانەکەی درهمێک و پولێک بوو پولەکەی بۆ خۆی خرجە کرد و درهمەکەشی ئەکرد بەخێر ئەبوو ئامری میسری جێڕایەوە کە ڕۆژێکیان چوومە مەدانی کرێکاران تا کرێکارێک بەکرێ بگرم دیواری ڕووخاوی حەوشەی ماڵەکەم بۆ چاک بکاتەوە کوڕێکی لاوی نازدە ئەرم بینی لی چوومە پێشەوە سلااوم لێکرد پێموت ئیشەکەی وتی بەڵێ وتم شوێنم بکەوە ئەویش وتی مەرجێکم هەیە وتم بیڵێ وتی ئەبێت کە بانگی فەرموو ڕێم بدەیت نوێژەکەم بکەم ڕۆژانەکەیشم درهەمێک و پولێکە ئەم جا بردمەوە ئەو ڕۆژە ئیشێکی هێندە جوانی بۆ کردم لە ژیانمدا کاری وا جوانم نەدی بوو کە نیوەڕۆهات پێموت شەهرەزاد جێڕایەوە ئەبوو ئامری میسری وتی کە گوێی لە بانگ بوو پێی وتم مەرجەکەت بیرماوە وتم بەڵێ ئەم جا پشتێنی لێکردە و کەوتە دەست نوێ شەڵگرتن دواتر چوو بۆ نوێشکردن لە مزگەوت کە گەڕایەوە دەستی کردەوە بەکارکردن تاکو پاشنیوەڕۆ ئەمجا پێم وت ئیدی پاشنیوەڕۆیە کاتی کارکردنت کۆتا بوو کەچی وتی پەنا بخوا براکەم تا شەو ئەبێت کار بکەم کە دنیا تاریک بوو دەستی لە کار هەڵگرت و خۆی کۆکردەوە منیش دەستم برد دوو درهەممدایە پرسی ئەمە چییە؟ وتم ئەوە کرێی کارەکەتە زۆر ماندوش بووی پارەکەی دایە و دەستموتی ئەو کرێ زۆرە من درهەمێک و پولێکم پێوتبووی هەرچەندم کرد پەسەندی نەکرد ئەم جا درهەم و پولەکەم دایە لێ دا و ڕۆیشت دوای سێ هەفتە چوومەوە مەدانی کرێکاران و بۆی گەڕام نەمبینی کە لە کرێکارەکانم پرسی وتیان لەو دەوارەدا لای فلان پیرێژ نەخواناس کەوتۆ نەخۆشە چوومە ئەو دەوارە بینیم لەسەر زەوی ڕووتەکە ڕاکشابوو خشتێکی خستبووە ژێر سەری و ڕووناکیی لە ڕووی ئەباری، سڵاوم لێ کرد و وەڵامی دامەوە. لە ژوور سەری دانیشتم و دەستم کردە گریان بۆ لاوێتییەکەی، ئەمجا لێم پرسی، هیچت پێویست نییە؟ وتی، بەڵێ. وتم، چی؟ وتی سبەی ئێوارە وەرە بۆ ئێرە ئەبینیت مردوم بەدەستی خۆت بمشۆ ئەم جا گۆڕێکم لە شوێنێک بۆ هەڵبکەنە کەس پێ نەزانێت و بمێژە لە گیرفانی ئەو دیزداشێمدا هەندێ شتومەکی تیابی بە بۆ بەغدا لە دوورەوە چاوەڕێی هارونە ڕەشید بکە کە هاتە دەر شتەکانی بدەرێ و ئەم شعرەشی بۆ بخوێنەوە ئەمە سپاردەی کەسێکی مردووە ئەدەمێ و خێری خۆمم دەستگیر بوو نامۆکەت گەلێ تاسەی کردبووی بە بیرکردنت ماندوو بوو ماندوو ئەوەی کە منی لێت دوورخستەوە خۆگرتنەوەم بوو لە دنیای تۆز و شەهرەزاد هەستی کرد شەو درەنگ بوو بێدەنگ بوو. بادە دەستخەڕۆ مەبە بە ژیان تەمەن و چێژیش ئەگاتە نەمان کە ژیانی خەڵک بە خراپ گۆڕا لە ئەستۆی تۆیشە گوناهی ئەوان گەر شوێن جەنازەی مردووە کەوتی بزانە هەردێ ئێوەش لە گۆڕدان ئێوارەی ڕۆژی دواتر چوومەوە هەمان شوێن بۆ سەردانی پیان وتم گیانی سپاردووە ئەم جاشتم و کفنم کرد وەسیەتەکەیم بە پیرێژ نەوت شتەکانی نێو گیرفانی دیز داشەکەیم دەرهێنا یاقوتێکی تیابوو نرخی هەزاران دینار بوو لە دڵی خۆم داوتم بەڕاستی خۆگرەوە بۆ لە چێژەکانی ژیان کە ناشتنی تەواو بوو خۆم بۆ سەفەر ئامادەکرد و بەرەو بەغدا بوومەوە بە پرسیارکردن کۆشکی خەلیفە هارو نەڕەشیدم دۆزیەوە چاوەڕێم کرد کە خۆی و وەزیران و یاوەرانی هاتنە دەرەوە لە ڕێگا بەرەو ڕووی چووم و شتومەک و یاقوتەکەم پێدا کە بینی ناسیەوە بۆیە بوورایەوە ئیدی پاسەوانانی پەلاماریان دام و منیان گرت دوای کەمێک بە ئاگا هاتەوە فەرمانی دا ڕێزم بگرن و بمبەنەوە بۆ ماڵ ئەم جاخۆشی لەگەڵمدا گەڕایەوە دوای کەمێک هاتن بە شوێنمدا کە چوومە بەردەمی پرسی خاوەنی ئەم یاقوتە چی لێ هاتووە منیژوتم مردووە قوربان ئەمجا چیم لێ بینی بوو بۆم جڕایەوە خەلیفە دەستی کردە گریان وتی کوڕ سوودمەند بوو باوکی شیمایە پوچ لەو کاتەدا ژنە کاتە دەر کە منی بینی ویستی بگەڕێتەوە خەلیفە پێیوت وەرە گوێی مەدەرێ ئەمجا هات و سڵاوی کرد خەلیفەش یاقوتەکەی بۆ هەڵدا کە ژنەکە یاقوتەکەی بینی قیژەیەکی کرد و بورایەوە کە بە ئاگایان هێنایە و پرسی خواچی بەسەر کوڕەکەم هێناوە خەلیفەش بە منی وت چی لەبارەیەوە ئەزانی بیجێڕەوە بۆی منیش دەستم بە جێرانەوە کردەوە دایکی بە دەمگریانەوتی خۆزگە لای خۆم دابوویتایە تا نازم بکێشایتایە وا لاوانیەوە بۆ یەک یەگریم مرد بە نامۆیی کەسێکی نەبوو کە بمرێ لە سوێی ئەو کە بە نازی ئێمە گەورە بوو سەری نایەوە و بەبێ کەس ڕۆیی کێ چارە نووسی خۆی زانیوە مردن بۆ هەمووان بۆ تەناو کۆیی شەهرەزاد هەستی کرد شەو درەنگ بوو بێدەنگ بوو. شەهرەزاد وتی خەلیفە بەدەم گریانە وتی ئەم کوڕە زۆرە چووە ناو زانایان و ئاین پەروەران بەرەبەرە خۆی لێم بە دوور ئەگرت منیش بەدایکی وت ئەم کوڕەمان پشتی لە چێژەکانی ژیان کردووە و خواپەرستیەکە جاخوا تاقیە کاتەوە و ماندوویەکە ئەم یا قوتەی بدەرێ با هەمیشە پێی بێ نەکو ڕۆژێک بێت پێویستی بە پارە بێت و دەستی بە ئێمە نەگا ئەویش ئامۆژگاری دایکی لە گوێگرت وەریگرت ئیدی لێیدا ڕۆیشت ئەمجا ڕووی کردە من وتی هەستە با بچین گۆڕەکەیم پیشان بدە ڕۆشتین تاک و گەشتینە سەر گۆڕەکەی ئەویش هەناسێکی هەڵکێشا و بورایەوە دواتر کە بە ئاگا هاتەوە کە هەواڵی ژیانی لە من پرسیوتم قوربان منی تووشی لێو کرۆشتن کردووە ئەمەم بۆ وت من کە نامۆم و بەبێ دۆستانم دوورکەوتەی کەس و هەم نیشتیمانم تەنیا هەرخۆمم بێماڵ و بێحاڵ تاک و ئاوارە و هەم بێ خێزانم چونکە عاشقی خوا پەرستی بووم شەو لە مزگەوتان بۆ خۆم میوانم شەهرەزاد هەستی کرد شەو درەنگ بوو بێدەنگ بوو شەهرەزاد وتی ئەگێڕنەوە زانایەک گوتێتی دام بەلای حجرەیەکدا فەقەیەکم بینی مناڵان فێرەکە کە سەرنجمدا بەرگێکی نایابی لەبەردا بوو خۆم کرد بە حجرەدا لەبەرم هەستا و لای خۆێ داینم منیش کەوتمە پرسیار لەبارەی ڕێزمان و خوێندنەوە و شعرەوە بینیم شارەزایە ماوەیەک هاتوچۆم کرد هەر جارە و ڕەوشتێکی باشم تێیدا ئەدۆزیەوە بۆیە بەخۆمت سەیرە بۆتە مامۆستای مناڵان زانان و تویانە مامۆستایانی مناڵان کاڵفامە بن هەرچەند ڕۆژجارێک ئەچوومە سەردانی ڕۆژێکیان وەکو جاران چوومە سەردانی سەیرەکەم حجرەکە داخراوە کە لە دراوسێکانیم پرسی پێیان وتم کە مردووی لێ مردووە و لە تەعزیەدایە ماڵەکان پێنیشاندام ئەمجا ڕۆشتمە بەر دەواازەی ماڵیان و لێمدا ژنێک لێ کردمەوە کە هەواڵیم پرسی وتی کە لە ماڵەوە تەعزیەبارە داوام لێ کرد ڕێم بدەن بچمە ژوورەوە دوای کەمێک ژنە هاتەوە و فەرمووی لێکردم کە چوم سەرخۆشیم لێکردوتم وتی خۆشەویستترین کەسم منیش وتم کەوابوو باوکتە وتی نە وتم دایکت وتی نەخێر وتم برات بوو وتی نە منیش وتم کەوابوو خزمێکتە وتی نە ئەم جا پرسییم ئەیچی تۆ بوو وتی دەستگیرانەکەم لە دڵی خۆم داوتم ئەمە یەکێکە لە دیاردەی کاڵفامیەکەی وتم خۆشەویستی تر ئەبێت جێی بگرێتەوە ئەویش وتی جاخۆ خۆم نەمبینی بوو تاکو بزانم لەو باشتر ئەبێتەوە یان نە لە دڵی خۆم داوتم ئەمە دیاردەی دووەم کاڵ فامیەکەیەتی پرسییم چۆن نەتبینی بوو خۆشەویستت بوو وتی ئەزانی چۆن لەبەر پەنجەرەکەم داوەستا بوو ڕێبوارێک بە بەردەمدا تێپەڕی ئەم گۆرانیەی وت ئەی دایکی ئەمر لام لێ کەرەوە دڵم لای تۆیە دەبم دەرەوە کە گوێم لەم گۆرانیە بوو تێگەشتم لە دنیادا لە دایکی ئەمر جوانتر و چاکتر نییە منیش وەکو شاعیرەکە دایکی ئەمرم خۆشویست دوای دوو ڕۆژ لە پەنجەرەکەەوە گوێم لە هەمان ڕێبوار بوو ئەم گۆرانی وت کەرسوارێکەوە دایکی ئەمرە نەگەڕانەوە خۆی و ئەو کەرە ئیدی بۆم دەرکەوت کە خۆشەویستەکەم مردووە ئەمڕۆیش سێم ڕۆژی تەعزیەکەیەتی کە بۆم دەرکەوت کاڵفامە تون بووم هەستام و بە تووڕێیەوە هاتمە دەر شەهرەزاد هەستی کرد شەو درەنگ بوو چیرۆکی ژنە و پیرەی فێڵباز. شەهرەزاد و تێجێڕنەوە لەم دەوروبەرەدا یەکێک هەبووە بێ ئەوەی خوێنەواری هەبوو بێ دووکانێک ئەگرێت و چەند تابلۆیەکی نووسراو بە پێشی دوکاندا و لە ناو دوکانەکەیدا هەڵەواسێ کە تێدا نووسرا بوو حجرە و شوێنی فێربوون خۆشی مێزەرەکەی گەورەترە کات و لە دەمی دوکانەکەیدا لێدا ئەنیشێ کە خەڵکی بەبەر دوکانەکەیدا تێئەپەڕن و مێزەرە سپیە زلەی ئەبینن وا ئەزانن مەلایە و دەستی مناڵەکانیان ئەگرن و بۆی ئەبن لە نێو مناڵاندا هەندێک خوێنەوار ئەبێ کابراش بە خوێنەوارەکان ئەڵێ ئادەی کوڕەکانم نەخوێنەوارەکان فێر بکەن ڕۆژێکیان لە حجرەکە دانیشت بوو ژنێکی بینی بەنامەیەکەوە بەرەو ڕووی هات ئەویش لە دڵی خۆی داوتی هەبێ و نەبێ ئەم ژنە ئەیەوێ من ئەو نامەیی دەستی بۆ بخوێنمەوە منیش خوێنەواریم نییە چی بکەم باشە مەلا لە دوکانەکەی هاتە دەرەوە تاکو و بڕات و خۆی بدزێتەوە بەڵام ژنە بە هەڵەداوان فریای کەوت و لی پرسی مەلاچی بۆ کوێ مەلای ژووتی ڕۆم بۆ نوێژی نیۆڕۆ ژنەوتی ماڵت ئاوا بێ هێشتا زووە ئەم نامەیەم بۆ بخێنەوە مەلا نامەکەی کە سەرەوخوار گرتبوو دەمێک برۆکانی لێک ئەنا دەمێکی دی خۆی تووڕە پیشانەدا خوێنواریشی نەبوو تاکو بیخوێنێتەوە ژنەکە لە دڵی خۆی داوتی بخوا هەبێ و نەبێ مێردەکەم کە لێرە نییە مردووە جا ئەم مەلایە ناوێرێت پێم بڵێ بۆیە پرسی کاکی مەلا یەخەی خۆم دابدڕم و لە خۆم بدەم مەلای ژووتی بەڵێ ئەم جا ژنەکە نامەکەی لێ وەرگرت و ڕۆیشتەوە دەستی کرد بە لە خۆدان و یەخەدڕین و گریان دەر و دراوسێ ژنەکە کە پێیانزانی چوون بۆ لای یەکێک لە دراوسەکانی وتی کورە بابە ئەو هەواڵە ڕاز نییە چونکە سێ ڕۆژ لەمە پێش نامەیەکی بۆ من نردووە نووسیویەتی زۆر باشە و دە ڕۆژی تر ئەگەڕێتەوە و لێفە و پشتێکی کڕیوە و بۆ ماڵەوەی نردوێتەوە ژنەش زۆر خۆشحاڵە بێت و ژنەش لێی بوورە شەهرەزاد هەستی کرد شەو درەنگ بوو بێدەنگ بوو فەرخ ڕەخ. شەهرەزاد و تێجێڕنەوە پیاوێک دەشت و دەر چیا و دۆڵی دابووە بەر لە مەغریبەوە هاتبوو دواتر لە دورگەیەک گیرسا بۆ و ماوەیەکی زۆر تێدامایەوە کە گەڕایە وڵاتی خۆی پەڕێکی باڵی فەرەخڕەخی لەگەڵ خۆی بردبووەوە کە لە هێلکەکەی دابوو نەهات بۆ دەرەوە قەدی پەڕەکە گۆزێک ئاوی ئەگرت ئەشیان جێڕایەوە کە باڵی باڵندەی فەرخڕەخ کە لە هێلکەکەی دێتە دەرەوە هزار باڵ درێژیەتی خەڵکەکەش کە ئەو پەڕە گەورەیان ئەبینی سەریان سوڕەما ئەو ڕەحمان هێندە لە وڵاتی چین مابووەوە ناویان نابوو ئەو ڕەحمانی چینی بەسەرهاتی سیر سێری ئەگەڕایەوە لەوانە جارێکیان دورگەیەکیان لە دوورەوە بەرچاوەکەوێ زۆر پان و پۆڕە بێ کەشتەکان لەنگەری لێخە هەندێ لە سەرنشینان تەور و گریز لەگەڵ خۆیان ئەبن ئەچن بۆ داربڕین کە ئەستە قوڵایی دورگەکەوە گومەزێکی بڵندی سەد باڵی لوس ئەبینن کە ئەیگەنێ ئەڕوانن هێلکەی باڵندەی ڕەخە ئەوانیش بە تەور و تێڵا و دار زۆری پێداکێشن کاشکێت بێچوە ڕەخێکی زیندوی تیاعبێ ئەیدەن بە زەویدا و بە ماندووبوونێکی زۆر بۆیان سرە بڕێت و چەند پەڕ و گۆشتیان بۆ لێکراوە لەگەڵ خۆیان هێنان ئەم جا لە ئێوارەوە تاکو و بەیانی ڕۆژی دواتر بە دەریادا ڕۆشتن بایش پاڵنەرێکی بەسوود بوو بۆ کەشتەکان هێندەیان زانی باڵندەی ڕەخ بە ئاسمانەوە بە سەریانەوەیە بە چنگەکانی تاوێرە بەردێکی هەڵگرتووە لە کەشتێکە گەورەترە ئەوانیش لە ترسا کەوتنە سەوڵ لێدان ڕەخەکە بەردەکەی بەردایەوە بەڵام سەرنشینان بەختیان یار بوو بەردەکە لە دوایانەوە کەوتە دەریاوە شڵپەیەکی گەورەی هات شەپۆلی بەهێزی دروست کرد بەڵام خوا سەرنشینانی پاراست و بە بێوەی ڕزگاریان بوو ئیدی سەیریان کرد پیرەکانی ناو کەشتەکە ڕیشە سپیەکانیان ڕژ بۆتەوە زۆریان پێ سیر بوو هەندێکیان ئەیانوت کارتێکردنی خواردنی گۆشتی بێچوە ڕەخەکەیە هەندێکی تریان ئەیانوت نە